سەلام و ڕەحمەتی خوای پەروەردگارتان لەسەر بێ بیسەرانی بەڕێز و خۆشەویست سوپاس لۆ خودای پەروەردگار کەوا جارێکی تر دەرفەتی داین بە ئێوەی بەڕێز و خۆشەویست بگەینەوە لە کتێبی چیڕۆکە و بیرۆکە لە بڵاوکراوەی گۆڤاری ئاوەنگ لە حەڵقەی هەشتەمدا گەیشتین بە کەسایەتی هەشتەم عەلی عیزەت بیگۆفیچ بە دروشمی وەفا بۆ ئایدیا، هەموو کەسێک ئایدیایەکی هەیە کە باوەڕی پێیەتی، بەڵام خەڵکی لە دوو شتدا جیاوازن، یەکێکیان جۆر و ئاستی ئایدیاکانە، دووەمیشان قووڵی باوەڕەکەیانە. کەسانی هەن باوەڕیان بە ئایدیایەکی ناڕاست هەیە و هەر زوو دەستبەرداری دەبن، هەیشن باوەڕیان بە ئایدیای ناڕاست هەیە بەڵام لە پێناویدا دەژین و وەلائی تەواویان بۆی هەیە بەڵکو لە پێناویشیدا دەمرن کەسانی تریش هەن باوەڕیان بە ئایدیایەکی ڕاست هەیە و خەڵکی بۆ بانگ دەکەن و داوای پابەند بوون بەو ئایدیایەن لێ دەکەن بەڵام هەر لەگەڵ یەکەمین تاقی کردنەوەدا دەستبەرداری دەبن کە نمونەی زۆری ئەوانەمان لە بیانەی ڕووداوەکانی بەهاری عەڕەبیدا بینی جۆرێکی تریش ئەوانەن کە باوەڕیان بە ئایدیایەکی ڕاست هەیە و خەڵکی بۆ بانگ دەکەن و کار بۆ بڵاوکردنەوە و بەکارخستنی دەکەن و لە پێناویدا بەرگەی ئازار و ناڕەحەتی دەگرن و قوربانی لە پێناودا دەدەن، لێرەدا وەفا و خۆشەویستی بۆ ئایدیا دەردەکەوێت. وەفا بۆ ئایدیا بابەتی ئەم بەشەیە و پاڵەوانی چیڕۆکەکەی خوالێخۆشبوو عەلی عیزەت بیکۆڤیچە سەرکردەی بۆسنەییەکان. عەلی عیزەت بیکۆڤیچ کەسایەتییەکی ئیسلامی گەورەیە کە مافی خۆی لە پێناساندن وەرنەگرتووە، ئەو پیاوە خۆشەویستیەکی بۆ ئایدیاکەی کە ئیسلامی مەزنی هەبوو بە جۆرێک کە بە تەنها بەرامبەر بەو شاڵاوە وەستایەوە کە ناسنامەی ئیسلامی ڕەسەنی کردبووە ئامانج ئەم کەسایەتیە ماناکانی وەفایی بەرامبەر بە ئایدیا تێدا بەرجەستە بوو عەلی عیزەت بیگۆڤیچ ساڵی هەزار و نۆ سەد و بیست و پێنج لە بنەماڵەیەکی موسڵمانی دێرین لە بۆسنە لەدایک بووە ئیسلام لە سەر دەستی عوسمانیەکان و دوای شەڕی بەناوبانگی کۆسۆڤۆ لە ساڵی هەزار و سێ سەد و هەشتا و نۆ گەیشتە ناوچەی بەلقان دوای ئەوەی عوسمانیەکان بەسەر سڕبەکاندا سەرکەوتن و ئیسلام بڵاو بووە خەڵکە مسوڵمانەکەی بۆسنە بە بۆشناقەکان ناسران ئەمانە بۆ ماوەی چوار سەد ساڵ بەسەر عوسمانیەکان مانەوە دوای ئەوەی دەسەڵاتی عوسمانی نەما و دەوڵەتەکەیان ڕوخا و ناوچە جیاجیاکان کە لەبەر دەستیاندا بوو کەوتنە دەستی دیانەکان و کۆمۆنیستەکان موسڵمانانی بۆسنە دووچاری چەوساندنەوەی ئاینی و ڕەگەزی بوونەوە لە کاتی جیاوازدا چەندین قەسابخانە و کۆمەڵکوژیان لە دژ ئەنجامدرا بۆ سڕینەوەی ناسنامە ئیسلامیەکەیان ئەمەش بووە مایەی کۆچکردنی ژمارەیەکی زۆری دانیشتوان بەرەو تورکیا سەرباری هەموو ئازار و چەوساندنەوەکان دژایەتی کردنی هەموو شتێک کە بچێتەوە سەر ناسنامەی ئیسلامی و ژیان بەسەر بردن لە کەشێکی ئەوروپی ناکۆک بە هەموو بنەمایەکی ئیسلامی بنەماڵەی بیکۆڤیچ ئینتیمای بۆ بۆسنەی نیشتیمان پاراست و وڵاتەکەیان جێنەهێشت و دەستبەرداری ئاینەکەشیان نەبوون بنچینەی بنەماڵەی بیکۆڤیچ بۆ کاتی بوونی تورکە عوسمانیەکان لە ناوچەی بەلقان دەگەڕێتەوە و ناوەکەیشان لە وشەی بێگ بیجی تورکیەوە هاتووە کە لە کوردیدا بەگ لە بەرامبەریدا بەکاردێت بیکۆڤیچیچ بە مانای کوڕە بەگ دێت عالی عیزەت بیکۆڤیچ خوێندنی لە قوتابخانەکانی سەرایڤۆی پایتەخت دەست پێکرد و درێژەی پێدا تا ماستەر و دواتریش دکتۆرای لە یاسا بەدەستێنا دواتریش بڕوانامەی باڵای لە ئابووریشدا بەدەستهێنا، توانای خوێندنەوە و نووسین و قسەکردنی بە زمانیکانی ئەڵمانی و فەڕەنسی و ئینگلیزی هەبوو، سەرباری زمانی بۆسنی، هەروەک شارەزایەکی باشیش لە زمانی عەڕەبیدا هەبوو، دەیتوانی قسەی پێ بکات. ماوەی بیست و پێنج ساڵ وەک ڕاوێژکاری یاسایی کاری کردووە و دواتر دەستبەرداری ئەو کارە بووە و خۆی بۆ توێژینەوە و نووسین تەرخان کردووە. بێگۆڤیچ، و بنەماڵەکەی سوور بوون لەسەر ئەوەی ڤێری زمانی عەڕەبی ببن ئەگەرچی زمانێکی فەرامۆشکراو بوو دوژمنایەتیی دەکرا و زمانی شارستانیەتییە سەرکەوتووەکانیش نەبوو ئەمە بەڵگەیە لەسەر وەلائی بۆ ناسنامە ئیسلامیەکەی ئەو زمانی عەڕەبی بە ئامڕازێک بۆ پەیوەندی بە قورئانی پیرۆز دەزانی ئەوە کە سەرچاوەی سەرەکی ئاینی ئیسلامە بە شارەزابوون لە زمانی عەڕەبی توانی ئاگاداری ئەزموونی تەوژمە ئیسلامیەکان بێت عەلی عیزەت بیگۆ ڤیچی تازەلاو کەسایەتیەکی جیاوازی هەبوو، وەک کەسێکی کۆششکار و جدی ناسرابوو، بایەخی بە کاروباری موسڵمانان دەدا، بەتایبەت لە ناوچەی بەڵقان کە کۆمۆنیستەکان دوای پاشان دەستیان بەسەر حوکم تێیدا گرت، هەردوو حوکمەکە زۆر توند بوون بەرامبەر ئیسلام، پاشا وەک ئاینێکی جیاواز لە ئاینەکەی خۆی و کۆمۆنیستەکانیش هەر هەر بەوەی ئاینە دژمنایەتیان دەکرد بەڵام سەرباری ئەوەش لە ساڵی 1940 دا و کاتێک تەمەنی تەنیا پازدە ساڵ بوو کۆمەڵەیەکی بەناوی کۆمەڵەی لاوانی مسلمان دامەزراند کەسانێکی زۆر ڕویان لە کۆمەڵەکە کرد و چەندین کاری خێرخوازی و ڕۆشەنبیریان ئەنجامدا دواتریش کۆمەڵەی کچانی موسڵمانی دابەزران، ئامانجیشی لە دروستکردنی ئەم کۆمەڵانە دروستکردنی کەسایەتی موسڵمانی دروست بوو. عەلی عیزەت بێگۆڤیچ دەستی بە خوێندنەوە کرد بۆ ئاگاداربوون لە ئەزموونی تەوژمە ئیسلامییەکان، لەوانە ئەزموونی ئیخوان موسلیمین لە میسر و جەماعەتی ئیسلامی هیندستان و پاکستان و بزوتنەوەی ئیسلامی ئەندەنوسیا و تا دوایی هەندێک کتێبی ئەبو ئەعلای مەودودی و ئەبولحەسەنی نەدەوی خوێندەوە و کاریان تێکرد ئەمانە هەمووی لە کاتێکدا بوو کە هێشتا قوتابی زانکۆی سەرایڤۆ بوو یاسای دەخوێند ئەو لەو کاتەدا لەناو قوتابیە بۆشتناقەکانی زانکۆ لەبزاڤدا بوو بۆ ئەوەی ناسنامە ئیسلامیەکەیان بپارێزن ساڵی هەزار و نۆ سەد و چل و یەک سوپای نازی ئەڵمانیا کە هیتلەر سەرۆکایەتی دەکرد پەلاماری یوگزلاڤیای دا و داگیری کرد. لێرەدا کۆمەڵێک لە خەڵکی بۆسنا کە کاریگەری بیری نازیان لەسەر بوو کەوتنە خۆ بۆ دامەزراندنی پارتی ئیشتاشای نازی. عەلی عیزەت بێگۆڤیچ نەچووە پاڵ ئەو پارتە و ڕەوشی نوێی ژێر داگیرکاری ئەڵمانیای نەقۆستەوە بەتایبەت کە شەپۆڵی نازیزم زۆربەی زۆری بەشەکانی ئەوڕوپای گرتبووەوە. بەڵکو کەوتە بەرەی دوژمنایەتیکردنی ئەو ڕەوتە و ڕووبەڕوویان بۆوە، ئەوانیش مۆڵەتی کارکردنی کۆمەڵەکەیان کێشایەوە و ڕێی هەموو کارێکی ئازادیان لێگرت. فشاری نازییەکان لەسەر بێگۆڤیچ بەردەوام بوو، تا ئەو کاتەی یوگسلاڤیا لە داگیرکاریی نازییەکان ڕزگاری بوو، هێزەکانی ئەڵمانیا وڵاتەکەیان جێهێشت. دوای نەمانی نازیەکان لە یوگزلافیا، سیستەمی حوکمڕانی کۆمۆنیستی لەو وڵاتە بەرقەرار بوو، کۆمۆنیستی بوو بە ئاین و ئاینزا وڵاتەکە بەکردار بوو بە پاشکۆیەکی یەکێتی سۆڤیەت. کۆمۆنیستەکان زۆر لە نازیەکان توندتر بوون بەرامبەر بە موسڵمانان، مزگەوت و مەدرەسە ئاینیەکانیان داخست و کردنیان بە دیسکۆ و سەماخانە و باڕ و مۆزەخانە. هەڵگرتنی قورئانیان قەدەغە کرد و سزای زانا موسڵمانەکان و پابەندان بە ئاینیان دا بە کوشتن و ئەشکەنجەدان و دەرکردن و گرتن و تا دوایی. ئالی عیزەت بێگۆڤیچی لاو وەک چۆن ڕووبەڕووی نازییەکان بۆوە، ئاواش ڕووبەڕووی کۆمەنیستییەکان بۆوە، بۆ چەندین جار دەستگیریان کرد، بەتایبەت کە ڕێکخراوێکی هەبوو دەیویست زیندووی بکاتەوە و ڕۆژنامەیەکی نهێنیشی بە ناوی ئەلموجاهید دەردەکرد. بێگۆڤیچ لە بەندینخانەدا کتێبێکی بە ناوی هەڵهاتنم بەرەو ئازادی نووسی. ململانێی عەلی عیزەت بێگۆڤیچ لەگەڵ ڕژێمی کۆمۆنیستی بەردەوام بوو تا ئەوەی لە ساڵی هەزار و نۆ سەد و چل و نۆ دا حوکمی پێنج ساڵ زیندانیکردنی لەگەڵ کاری قورسدا بەسەردا سەپێنرا. تۆمەتەکەش دامەزراندن و بەڕێوەبردنی کۆمەڵەی لاوانی موسڵمان بوو ئەو کۆمەڵەیە چالاکی سیاسی نەبوو تەنیا لە بواری فێرکردنی زانستە شەرعیەکان و خێرخوازیدا کاری دەکرد بەڵام بۆ کۆمۆنیستەکان و ستەمکاران ئەمە تۆمەتێکە کە پێویستە سزای لەسەر بدرێت دوای ئەوەی لە زیندان بەر بوو دەستی داوەکاری پارێزەرایەتی بەڵام لەگەڵ ئەوەشدا بەردەوام بوو لە بواری هزری ئیسلامیدا لە ڕێگەی نووسینی بەردەوام لە گۆڤارێکدا کە ناوی تەکفین بوو کۆمەڵەی زانایانی موسڵمان لە یوگسلاڤیا دەری دەکرد کۆمەڵێک وتاریشی لە ساڵی 1970 دا لە چوارچەوەی کتێبێکدا بە ناوی بەیاننامەی ئیسلامی چاپ کرد کتێبەکە شرۆڤەیەکی ئیسلام و بنەماکانی سیستەمی ئیسلامیە و تێیدا داوا دەکات مسلمانان بگەڕێنەوە بۆ بنەماکانی ئاینەکەیان هەروەها داوا دەکات لە توند و تیژی دوور بکەونەوە و مافی کەمە نەتەوەکان دابین بکرێت و ڕەوشی ئافرەت باش بکرێت دەسەڵاتدارانی ئەوسای یوگزلافیا کتێبەکەیان بە مەترسێکی گەورە بۆ سەر کۆمەنیزم کە باوەڕ و ڕێبازی حکمیان بوو دانا هەرچەندە باسی لەو ئایدیان نەکرد بوو بەڵام هەر ناوەکەی دژ بوو لەگەڵ ئەو کتێبە بەناوبانگەی کارل مارکس و فریدریک ئەنگلزی دامەزرێنەری بیری کۆمەنیزم دایان نابوو بە ناوی بەیاننامەی کۆمۆنیزم. بۆیە بڵاوبوونەوەی هەڵایەکی گەورەی لە یوگزلافیا و تەواوی جیهاندا بەدوادا هات و دەسەڵاتدارانی یوگزلافیا دەستگیریان کرد و دوای دادگاییکردنێکی شانۆییانە لە ساڵی هەزار و نۆ سەد و هەشتا و سێ دا حوکمی لەسێدارەدانی بۆ دەرکرا بەڵام دواتر بۆ بەندکردن بۆ ماوەی چواردە ساڵ سوک کرا لە بەندینخانەدا کتێبی ئیسلام لە نێوان ڕۆژهەڵات و ڕۆژئاوادا نووسی کە کتێبێکی گەورەیە وەک ئینسایکلۆپیدیایەکی زانستی وایە و گەوهەری کتێبەکانیەتی کە سەرانسەری جیهانی خۆرئاوای پێهەژاند و لە ڕێوە ڕووی لە سەرکردەکانی بیری ئەو جیهانە کرد ئەو هەموو تواناکانی خۆی وەک زانا و فەیلەسوف و ئەدیب و هونەرمەند لەو کتێبەدا خەرج کرد بەهۆی ئەو کتێبە ناوی بیکۆڤیچ وەک خەباتکارێک دژ بە کۆمۆنیزم و داواکارێکی سەر سەختی مافەکانی مرۆڤ و ڕەمزێکی وەفا بۆ ئایدیای ئیسلامی دەنگی دایەوە. دوای ڕووخانی یەکێتی سۆڤیەت و لاوازبوونی کۆمۆنیزم حکومەتی یوگۆسلافیا لە ساڵی هەزار و نۆ سەد و نەوەد دا دەستبەسەرداری جێبەجێکردنی تەواوەتی کۆمۆنیزم بوو ڕێی بە پلورالیزمی سیاسی دا هەر لەو ساڵەدا بیێگۆڤیچ ئازاد کرا و هەر لەگەڵ ئازادبوونیدا پارتێکی سیاسی بەناوی پارتی کاری دیموکراتی دامەزراند و بەشداری لە هەڵبژاردنەکاندا کرد ئەنجامی چاوەڕوان نەکراوی هەڵبژاردنەکان ئەوە بوو کە ئەو پارتە زۆرینەی دەنگەکانی بەدەستهێنا و دەسەڵاتداران بەهۆی نەمانی هەژموونی سۆڤیەت و لە ترسی کاردانەوەی نێودەوڵەتی ناچار بوون مل بۆ ئەنجامی هەڵبژاردنەکە بدەن و بێگۆڤیچ بوو بە سەرۆک کۆماری بۆسنە کە یەکێک بوو لەو شەش کۆمارەی یەکێتی یوگزلافیایان پێکدەهێنا دواتر لە ڕیفراندۆمەی بۆ سەربەخۆبوون جیابوونەوە لە یوگزلافیا ئەنجامدرا زۆرینەی خەڵکی بۆسنە بە ڕێژەی سەدا شەست و سێ دەنگیان بە بەڵێ دا و ئاڕاستەکان بۆ ئەوە بوون کۆمارێکی ئیسلامی لەو ناوجەرگەی ئەوڕوپا کە خەڵکەکەی خەڵکی ڕەسەنی ئەوروپان دابمەزرێت، سڕبەکان کە خۆرئاوا پشتگیریان دەکردن بەم ئەنجامە ڕازی نەبوون و جەنگێکی جینۆسایدی گشتگیریان دژ بە مسوڵمانەکان دەست پێکرد، کڕواتەکانیش لەو شەڕەدا بوون، بە پشتیوانی سڕبەکان نەتەوە یەکگرتووەکانیش هەرچەندە دانی بە کۆماری بۆسنەدا نابوو بەڵام بێدەنگ بوو تا سڕب و کڕواتەکان قەسابخانەی گەورەیان دژ بە مسوڵمانەکان بەرپاکرد، بە جۆرێک تا ئێستاش گۆڕە بە کۆمەڵەکانیان دەدۆزینەوە و هەڵدەدرێنەوە. لەو هەڵمەتانەدا نزیکەی سەد هەزار ئافرەتی موسڵمان دووچاری دەستدرێژی هاتنەوە. عەلی عیزەت بێگۆڤیچ کە دیدێکی فراوان و ئاسۆیەکی بیرکردنەوەی دووری هەبوو، لێزانی و دانایی خۆی خستە کار و تا ڕێ لە زیان و کوشتنی زۆرتر و وێرانکاری پتر بگرێت، خۆرئاواش تەنیا کاتێک جوڵا کە خۆڕاگری گەلی موسڵمانی بۆسنەی بینی. سەرباری هێز و باشی زۆری چەکی دوژمنەکانیان تای تەرازووی شەڕ وردە وردە بەلای موسڵمانەکاندا دەشکا بەڵام دوای ئەوەی قوربانیەکی زۆریاندا بە جۆرێک ژمارەی شەهیدەکانیان بە سێ سەد و پەنجا هەزار کەس دەخەمڵێنرێت. کە کۆمارەکانی یوگزلافیای گرتەوە، بەڵام سەرکردەی سڕب و کڕواتەکان و ئەوانەی تریش ڕەتیان کردەوە. لە ژێر فشاری نێودەوڵەتی و هێرشی ئاسمانی ئەمەریکا، سڕبەکان وەستان و ڕازی بوون بکەونە گفتوگۆ. ئەنجامیش ئەوە بوو ئەنجوومەنێکی سەرۆکاتی سێ کەسی بۆ بەڕێوەبردنی بۆسنە پێکبێت، کە یەکێکیان مسوڵمان و یەکێکی تریان سڕب و ئەوەی تریش کڕوات بێت و بە شێوەیەکی دەوری سەرۆکایەتی ئەنجومەنەکە بکەن. بێگۆڤیچ لە ساڵی هەزار و نۆ سەد و نەوەد و شەش تا دوو هەزار ئەندامی ئەو ئەنجومەنە سەرۆکایەتیە بوو. دکتۆر عەلی عیزەت بێگۆڤیچ سەرۆکێکی ئاسایی نەبوو وەک سەرۆک و کاربەدەستانی تری وڵاتانی موسڵمان، بەڵکو لە تەواوی سەرکردەی وڵاتانی تریش جیاواز بوو. ئەو سیاسیەکی شارەزا و خەباتکارێکی سەخت و بیرمەندێکی پلە یەک بوو. دەیتوانی کاتێک گەیشتە ئەو پۆستە هەندێک لە بەروبوومەکانی خەبات و ماندووبوونی خۆی بچنێتەوە و ژیانێکی ئارام بۆ خۆی فەراهەم بکات و ئەوەندەی ژیانی ماوە بە خۆشگوزرانی بباتە سەر بەتایبەت کە گەیشتبووە دەیەی حەوتەمی تەمەنی بەڵام ئەو کە بیرمەندێکی ڕەسەن و قاڵ بووبوو ڕەتی کردەوە تەنیا خەریکی توێکڵکاری بێت و ئەو ڕۆشنبیرێکی بێ هاوتا بوو، خۆی گرتەوە و جۆرەها ڕۆشەنبیری هاوچەرخی وەرگرت، شارەزایی باشی لە زانستە شەرعیەکان وەرگرتبوو، شارەزای فکری نوێی ئیسلامی بوو. بێگۆڤیچ لە نۆزدەی ئۆکتۆبەری، تشرینی یەکەمی دوو هەزار و سێ دا کۆچی دوایی کرد، بەهۆی ناڕازی بوونی ئەندامە سڕبەکەی ئەنجومەنی سەرۆکایەتی بۆسنە، موسڵمانەکانی وڵاتەکە نەیانتوانی پرسەی فەرمی بۆ ڕابگەیەنن، چونکە سەدەکان سەرۆک عەلی عیزەت بێگۆڤیچیان بە دوژمنی سەرسەخت و پلەیەکی خۆیان دادەنا. عەلی عیزەت بێگۆڤیچ چەندین خەڵاتی بەدەستهێناوە، لەوانە خەڵاتی نێودەوڵەتی شا فەیسەڵ بۆ خزمەتی ئیسلام و خەڵاتی بیریاری گشتی ئیسلام و خەڵاتی مەولانا جەلالەدینی ڕۆمی لە تورکیا و خەڵاتی بەرگری لە دیموکراسی نێودەوڵەتی لە ناوەندی بەرگری لە دیموکراسی و ئازادییەکانی ئەمریکا و تا دوایی دەیان کەسیش لەسەریان نووسیوە. وتەیەکی لەبیرنەکراو، لە چاوپێکەوتنێکدا بێژەرێک داوای لە عالی عیزەت بێگۆڤیچ کرد چیڕۆکی ژیانی بگێڕێتەوە، ئەویش وتی واز لەوە بێنە، ئێمە لەبەردەم میللەتێکین دواکەوتووە و پێویستی بەوە هەیە کار بۆ هەڵسانەوەی بکەین. وەفا بۆ ئایدیال لە زۆرێک لە کونجەکانی مێژوو کلیلی سەرکەوتن بووە، لە چیڕۆکی پیاوانی خەرەند، اصحاب الاخدود، دا وەفا بۆ ئایدیا بە ئاشکرا دیارە، هەرچەندە هەڵگرانی دووچاری قڕکردن بوونەوە، تبدیلا، واتە لەناو موسڵماناندا پیاوانێک هەن ڕاستیان کردووە لەو گفتەدا کە بە خودا و بە پێغەمبەری خودایان داوە جا هیوایان هەیە بەو عەهد و پەیمانەوە مردوون وەک ئەو هاوڕێیانەی پێغەمبەر کە لە ئوحوددا شەهید کران و هیواشیان هەیە ماون و چاوەڕێی ئەو ڕۆژەن لە ڕێی خودادا شەهید دەکرێن و عەهد و پەیمانی خۆیان نەگۆڕیوە بە گۆڕین. کاتێک سوپای تەتەرەکان پەلاماری جیهانی ئیسلامی دا، موسڵمانەکان لە ڕووی ماددی و سیاسییەوە تەواو لاواز بووبوون، بەڵام ئەو ئایدیای باوەڕیان پێی هەبوو کە ئایدیای ئیسلام بوو زۆر بەهێز بوو، بۆیە توانیان بە سەریاندا سەر بکەون و بە دروشمی وا ئیسلامە لە شەڕی عەین و جالووت بە سەریاندا سەر بکەون. ئەوانەی هەر ڕۆژە و لەسەر پەتێک یاری دەکەن و خۆشەویستیەکیان بۆ ئایدیا و پرەنسیپەکانیان نیە و هەر ڕۆژەی لەبەر بایەکدا شەن دەکەن ئەوا ژیان و مردنیان لە پەراوێزی مێژوودا دەبێت ئەوەی مێژوو بخوێنێتەوە دەزانێت مانەوە لەسەر ئایدیا ڕەوتی مێژوو دەگۆڕێت و شارستانیەتی دروست دەکات لە کۆتاییدا کاتێک عەلی عیزەت بێگۆڤیچی سەرۆکی بۆسنا درەنگ گەیشتە مزگەوت بۆ ئەنجامدانی نوێژی هەینی، خەڵکی ڕێگەیان بۆ کردەوە تا بگاتە ڕیزی پێشەوا، سەیرێکی خەڵکەکەی کرد و وتی، ئاوا تاغووتەکان دروست دەکەن. بەو ئەندازەیە دێنە کۆتایی حەڵقەی هەشتەم و کەسایەتی هەشتەممان تاکو دیدار بە خوای پەروەردگارتان دەسپێرین کە سپاردە زایە ناکات پێتان دەڵێین السلام علیکم و رحمة الله و بەڕەکاتوه